فەرمێک کە نووسراوە تاوان دەکەین ئیتر بۆچی تاوان بارین نازام تۆ کەی چیت لەو حلمەحفوظت بینی کە نووسراوە تۆ تاوان بکەی براکەم کەی هاتیتەوە لە ئاسمان ئەگەر چویت و نیشانیان داویت و بینیوتە بۆ تۆ نووسراوە تاوان بکەیت ئەوە باش تاوا واز بێنە لەمە دو تۆ عیبادت مەکە و بڵێ من بینیومە بۆ من نووسراوە دەبێ فلانە ڕۆژە زینا بکەم و فلانە ڕۆژە پیاو بکوژم و فلانە ڕۆژە دزی بکەم و چارم نییە دەبێ شتانە بکەم چکە نووسراوە بەس چێ دەڵێت تۆ ئەی بۆ ناڵی بۆ من نووسراوە دەبێت نوێش بکەم و ڕۆژوو بگرم و کاری چاکە بکەم و پیاو بم و ناپیاو نەبم بۆ ئەوانە ناڵی بۆ ناڵی چاپیاوەتی بۆ نووسراوە بۆ دەڵی ناپیاوەتیم بۆ نووسراوە بۆ خۆت بەو لادا دەبەی خراپەیە خۆت بەو لادا نابیکە چاکەیە احتجاج بە نوسینی قەدەر دەکەی بۆ خراپە احتجاج بە نوسینی قەدەر ناکەی بۆ چاکە بۆ ئەمە فێڵی شەیتانە لێت دەکات و تۆش لاوازیت و تەسلیمی دەبیت ئایا دوکاندارێک جلەکانی هەرزان بفرۆشێت و دوکاندارەکانی تر ناڕازی بن ئایا گوناهبار دەبێت نا گوناهبار نابێ ان شاء اللە بە مەرجێک مەبەستی زەرەردان نەبێ لە دوکاندارەکانی تر بۆ ئەو نیەتە نەیکات کە بۆ ئەو نێتە بیکە گوناهبار دەبێت ئەمما خۆی دەیەوێت شتەکانی بە هەرزان بفرۆشێت زەرەر نیە انشاء هیچ گوناهبار نابێ ان شاء اللە لە فەرمی حکمی ئەو دایک و باوکانە چییە کە جنێو بەخوای گەورە ئەدەن پەنا بەخوای گەورە و کوفر دەکەن سوریش دەزانن تاوانە بەڵام دەزانن لەبەرئەوەی مناڵەکانیان خوا هیدایەتی داون و ڕێگەی ڕاستیان دۆزیوەتەوە ئەو قسانەیان پێ ناخۆش پاشان دەڵێن دایک و دایک و باوکەکە بۆیەوە دەڵێن بۆ ئەوەی بۆی بێتاقەت بن بار حاڵ براکەم دوعای خێریان بوو کە خوا هیدایەتیاندا ئەوەی کە قسە بەخۆ پێغمەر بڵێ کافر دەبێت بێگومان ئەو کەسێک کە جنێو بەخۆ پێغمەر بڵێ کافرە بێ ئەدەبە و کافرە بەڵام تۆ چونکە دایک و باوکتە سەبر بگرە و تەحملت هەبێت دوعای خێریان بکە خوا هیدایەتیان بدات تحملت هەبێ بە ئەوە تاسیرت تێ نەکە ان شاء الله تعالی ثباتت هەبێ لەسەر ئیمانەکەی خۆت بمێنەوە ان شاء الله لا يضركم من ضل إذا اهتديتم ئەوان گومڕا دەبن ئەگەر تۆ لەسەر هیدایەتی خۆت بمێنیتەوە زەرەر لە تۆ نادا ان شاء الله ئایا پرس درێژکردنەوە سنەتە هەڵبەتە مەبەستی بۆ پیاوانە وەڵا هەندێک گەنج دەبینم بە حساب دیارە بۆ سنت دەیکا بەڵام شێوازی سنەتی پێوە نییە براکەم دەگەیشتی شێوازی ینی پیامبەری خوا عليه سلاسەلام کە قژی درێژ کردووە پرچی درێژ کردو براکەم ڕجولەت و پیاوەتی و نێرایەتی پێوە دیار بووە نەک وەکو هەندێک گەنجی ئێمە مێەتی و ئافرەتایەتی پێوە دیارە عیبە تێگەیشتی تۆ گەنجێکی لوسکە و قژت درێژ کردووە و وەڵا سنەتە ئێ تۆ لە کشت دەچی ڕۆڵە گیان نەک لە پیاو بچی عیبە ئاوا کەی سنە دوایە دەی با ڕیشیشت هەبێت و نەگواش بەری دەیتەوە ئەو جارە سەرت ڕوود مەکە چۆن پیامەری خوا علی ساسم سەری ڕوود نەبوو خۆ قژت درێژ کردو سەرت ڕوود کردو بەسەر شانتدا شۆڕت کردوتەوە و خاوت کردوتەوە ماشاءله سنت تطبیق دەکەی کەی پیامەری خوا ساسم سەری ڕوود کردو بەو شێوازە با ئخشە و شین و یانچی ئخشە و شین و زەبر بن نابێ پیاو ناسک و نەرم و نیان و دائیمەن چەوری و دائیمەن ڕۆن و نازانم کرێم و خۆ ڕازانەوە و هەرەوەندە ماو مکیاجی بکەن هەندێک کەس عیبە بەڕاستی بۆیە کە قژەکە درێژ دەکەی بە هەر حاڵ ناڵێن دروست نییە بەڵام با شتەکانی تری لەگەڵ بێت با شتەکانی تری لەگەڵ بێت کەوا بێت تۆ لە پیاوێکی ڕەسەن و انشاءله وا بچی کە خەڵک شەرمت لێ بکە هەیبەتت هەبێ انشاءله